والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ئیمانداران و خواناسانی بەڕێز لەو دوو تاری جمعەی ڕابردوودا لە دوو بابەتدا باسی میوان و میوانداریمان کرد لە ڕوانگەی ئاینی ئیسلامەوە کەوتمان مرۆڤ کائینێکی کۆمەڵایەتیە و حەزی بە تێکەڵاوبوونە و هیچ کەسێک لەم ژیانەدا شک نابەی و نابینی کە پێویستی بە کەس نەبێ و کەس پێویستی پێی نەبێ هەر کەسە بە قەدەر توانا و وزە و لێهاتوویی و ئەو بوارەی کە خوای پەروەردگار پێی بەخشیوە هیچ کەسێک نابینی ڕۆژێ لە ڕۆژان کە بوو بە ماڵ و حاڵ و شوێن و گوزەرانێکی هەبوو میوانێک ڕووی تێنەکا یان بۆ خۆی ڕێی نەکەوێتە میوانیەک ئەم بابەتە کۆمەڵایەتییە پێویستی بە لێدوان و قسە لەسەر کردنە بۆ ئەوەی کەوا میوانداری بێتە مایەی ڕەحمەت کە ئەسڵ بۆ ڕەحمەت و خۆشەویستی و سۆز و ئەوین و میهرەبانی و جێبەجێکردنی پێداویستیەکانە بە پێچەوانەوە کە لە سنووری خۆیدا نەبوو بە پێی شەرع نەبوو ئەو میوانداریە ئەبێ بە زەحمەت ئەبێ بە ناڕەحەتی هەم بۆ خاوەن ماڵ هەم بۆ میوان لە ئەڵقەی سێیەم و کۆتایی ئەو باسەشدا بە پشتیوانی خوای پەروەردگار سەرەتای وتارەکەمان دەچینە خزمەت پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە میوانداریەکی خۆشەویستماندا کە میوانی پیاوێکی خاوەن کەڕەم و ڕێز و بە حرمەت بووە پیاوێک و ژنەکەی هەردووکیان میوان پەروەر بوون کە ئەبی هوڕێڕە لە حەدیسی بوخاری و موسلیما بۆمان دەگێڕێتەوە دەفەرمێ کە ئەم حەدیسە ئیمامی موسلیم ڕیوایەتی کردووە دەفەرمێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ڕۆژێک لە ماڵ هاتە دەرەوە کاتێک کە هاتە دەرەوە لە ڕێگادا تووشی ئەبوو بەکر و عومەر بوو ڕەزا و ڕەحمەتی خوایان لێبێ فەرمووی، ما اخرجکما من بیوتکما هذه الساعە، دوو هاوەڵی خۆشەویست و ئازیز و دڵسۆزم، چ شتێک ئێوەی لە ماڵەوە بەم سەعاتە و بەم وەختە هێناوەتە دەرەوە؟ لەوە ئەچێ گەرما بووبێ. بەپێی سیاقی فەرموودەکە وەخت وەختی گەیشتنی میوە و خورما بووە کە مانگی تەممووز و ئەوانە دەکا. لەم گەرمایەدا لەم شوێنەدا و نزیکی سەعات یانزە و ئەوانە بۆ پێشنیوەڕۆیە، هاوەڵە خۆشەویستەکانم چی ئێوەی لە ماڵ هێنایە دەرەوە؟ وتیان، الجوع، برسیەتی، ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، برسیەتی، بەڕاستی سکمان خاڵییە و هیچیش لە ماڵەوە نەبوو بیخۆین، برسیەتی وای لێ کردین بێینە دەرەوە. خۆشەویست فەرمووی، انا والذی نفسی بیده لاخرجنی الذی اخرجکما، دەست سوێند بێ بەو خوایەی کە نەفسی ئا ئەم محەممەدەشی بەدەستە، ئەوەی ئێوەی لە ماڵ هێناوەتە دەرەوە بەم وەختە، ئەوەش منی هێنایە دەرەوە لە ماڵ، منیش برسیمە برسی، منیش لە ماڵەوە ویستم خواردنێکم دەست کەوێ، هیچی وا لە ماڵەوە نەبوو. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی قوما هەستن با بڕۆین دەفەرمێ ڕۆیشتن ڕۆیشتن بۆ ماڵی کابرایەکی خەڵکی مەدینە بۆ ماڵی کابرایەکی ئەنساری لە دەرگای ماڵی کابرایاندا ژنی کابرا دەرگاکەی لێکردنەوە ژنێکی زۆر بە حەیا و حورمەت کە دەرگای کردەوە و ئەم میوانە بەڕێزانەی بینی وتی مەرحەبا و ئەهلا یەخوا بەخێر بێن سەر هەردوو چاوم بەخێر هاتن فەرموون پێڵاوتان سەر چاوم وەرنە ژوورەوە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی هاوسەرەکەت لە کوێیە فڵان کەس لە کوێیە وتی والله چووە ئاوی سازگارمان لەو کانی خوارەوە بۆ بێنێ کانیەکەی کە لە خوارەوە بوو لەوێ ئاوی سازگارمان بۆ بێنێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی بێینە ژوورەوە زوو دێتەوە وتی پێڵاوتان لەسەر سەرم لەسەر چاوم وەرنە ژوورەوە هەر ئێستا دەگەڕێتەوە ئەوە کانیەکە نزیکە ژنی خاوەن حورمەت پیاو دەکا بە پیاو. نەیوت نەوەڵا هەر ناگەڕێتەوە، وتی هەر ئێستا دەگەڕێتەوە تا تەشریفتان دادەنیشێ، ئەویش دەگاتەوە ماڵەوە. لەو قسانەدا بوون کابراش گەیشتەوە ماڵەوە. کاتێ کە هاتەوە هەر چاوی پێیان کەوت. لە دوورەوە هاواری کرد، الحمد للە ما احد الیوم اکرم اضیافا منی. خوایە سوپاس و ستایش بۆ تۆ کە ئەمڕۆ لەم وەختەدا هیچ کەس میوانێکی بەڕێزتر لە میوانەکانی منی نییە یعنی هەر لە دوورەوە خۆشحاڵی دەربڕی جا سەیری ئەم فەرموودەیەکەن بەڕێزان ئەمانە چیرۆک نین ئەمانە دەرس و هەموو وشەیەکی وانەیەکە یەکەم، اضیافا، تەماشا کە وتی میوانەکانم، نەیوت سوپاس بۆ خوا پێغەمبەری خوا هاتۆتە ماڵم، خۆ پێغەمبەری خوا هاوتای هیچ سەحابەیەک و هیچ کەسێکیش نییە، فەرمووی هەموو میوانەکانم، کەس لەم کۆمەڵە میوانەی من بەڕێزتری لەم کاتە لە ماڵ و حاڵا نییە. کە میوانێکت هات، ئەگەر یەکیان ناسراوتریش بوو، خاوەن ڕێز تریش بوو، دەوڵەمەند تریش بوو، خانەدان تریش بوو، تۆ تەنها ئاماژە بەویان مەکە، بڵێ قوربان یاخوا جەنابت بەخێر بێ یاخوا لە خزمەتتدام، بڵێ یاخوا هەمووتان بەخێر بێن، چونکە ئەوانەی تریش هەموو میوانی تۆن. فەرقیان مەکە بڵێ یاخوا هەمووتان بەخێر بێن حەتا ئەوەی کە نایناسی ئەوەی کە بەردەستە مادام هەموو لە ماڵی تۆدان بە یەک کەڕت سەیریان کە بە یەک کەڕت ئەحواڵیان پرسە بە یەک کەڕت خوڵق و میوانداریان لێ بکە ئەم ئەدەبی سەحابەیە نەیفەرموو ئەی پێغەمبەری خوا یاخوا بەخێر بێی فەرمێ لەگەڵ پێغەمبەرا کەس ناونانم یاخوا ئەڵضیافەکانم هەموو میوانەکانم قەدرتان لەسەر چاوم و خۆشحاڵ بووم بە هاتنتان ئەو دەرسەی فێرکردین ئەمجا چاک و چۆنێکی گەرمی لەگەڵا کردن و دەفەرمێ ڕای کرد بۆیە وتم فەرموودەکە ئەمە وا ئەگەێنێ هاوین بووە خورما پێگەیشتە بوو یەک هێش و خورمای گەورەی لێکردەوە ڕای کردە سەردار خورمایەک لەسەر سینیەک بۆی دانان و ئاوی سارد و سازگاری کارینەکەی بۆ تێکردن و فەرمووی دەی ئا ئەمە بخۆن بۆیە سوننەتە کە میوانت هات ئەگەر زانیت نان درەنگ حازر دەبێ میوەی پێشکەش کەی با زۆر برسی نەبێ تەنانەت لە بواری تەندروستیشەوە بەڕێزان ئێمە هەڵەیەکمان هەیە زۆر جار کە میوان دەبین یا میوانمان دێ تێر دەخۆی لە نانی باش خوانەی بڕێ دواتر میوەت بۆ دێنن ئەمە بپێچەوانەیە لەگەڵ فەرموودەکانی قورئانا، چونکە سەیری قورئان کە، دەفەرمێ، وفاکهة مما یتخیرون ولحم طیر مما یشتهون، لە بەهەشتا هەموو جارە میوە، میوەی ڕەنگاوڕەنگ و جۆراوجۆر دەخۆن، ئەمجا گۆشتی باڵندە و پەلەوەرەکانیش دەخۆن، واتە میوە خواردن پێش نان خواردن و گۆشت خواردن بێ باشە. بۆیە لە ڕووی تەندروستیشەوە ئەوانە سەرەتا مەعیدەی ئینسان دەکەنەوە ڤیتامینەکان هەڵدەمژێ و مەعیدە ئاماتە در دەبێ بۆ وەرگرتنی خۆراک و بە پێچەوانەوە ڕەمبێ سوودمەند نەبێ مرۆڤ لێی ئەم پیاوە خێرا ئەمەی پێشکەش کردن بەدەم بەخێراتنەوە دەستی دا کێردێکی گەورە و چەقۆیەکی گەورە بە نیازی سەربڕینی حیوانێک پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی ئیاک والحلوب خۆت بپارێزە لەوەی ئاژەڵی شیردەر سەربڕی نەچی مەڕێک بەچکەی لەبەرابێ، بزنێک بەچکەی هەبێ و شیر دەربێ و شیری بخۆن، بچی ئەوە سەربڕی. وتی، ئەی پێغەمبەری خوا فەرمانت لەسەر چاوم جیسکێک سەرەبڕم، کەجیشک شیری نییە و بەچکەی نییە. پێغەمبەر سەڵ عەلەیهی نەیشی فەرموو سەری مەبڕە، نەخێر برسیمانە، پێویستمانە و کابراش سەخییە و هەیەتی، زۆر موبارەکە، خوا بەرەکەتی بەسەرا بڕێژێ، دوعای خێری بۆ بکە. چوو سەری بڕێ و بۆی هێنان و بە دەم قسەی خۆشەوە هەتا ئەو گۆشتەکەی حازر کرد و کەرت و پەرت کرا ئەمانیش خورما و ئاوەکەیان خوارد و دوایی بە یەکەوە نانێکی جەماعیان خوارد کە لێ بوونەوە پێغەمبەر صلی اللە علیە و سلم زۆر سوپاسی خوای کرد و دوعای خێری بۆ خاوەن ماڵ کرد ڕووشی کردە ئەبوبەکری صدیق و عومەری فاروق فەرمووی والذی نفسی بیده سوێند بەو کەسەی ڕوحی منی بەدەستە لتسئلن عن هذا النعیم یوم القیامە لە ڕۆژی قیامەتا لەبارەی ئا ئەم خۆراکەوە لێمان دەپرسرێتەوە ئەخرجکم من بیوتکم الجوع لە ماڵەوە هاتینە دەرەوە قۆڕەی سکمان دەهات لە برسان ثم لم ترجعوا حتى اصابكم هذا النعیم خوا ڕەحمی پێ کردین و تووشی ئەم ماڵە بەڕێزەی کردین ئەم سەخی تەبیعەتە ئێستا کە دەگەڕێینەوە بە سکی پڕەوە دەگەڕێینەوە دەی سوپاسی خوا بکەن بەڵێ خوا لەسەر ئاوانش لێمان دەپرسێتەوە کە سفرەکە هەڵگیرایەوە لەبیرن نەچێت سوپاسی پەروەردگار بکە بڵێ خوایە حەمد و سەنا بۆ تۆ کە لە دوای گرانی تووشی هەرزانیت کردین کە لە دوای برسێتی بە ڕەحمی خۆت تێرت کردین کە مەعیدەت ساخ کردین کە خواردنەکەمان بۆ خورا خۆ زۆر کەس هەیە سفرەی لە تۆ ڕازاوەترە و هیچ تام و چێژێکی لێ ناکا هەمووی دەستی ئەگرێ نەکەی ئەمەیان بۆ تۆ خراپە نەکەی ئەمەیان شەکرێ ئەوە زەختە ئەوە فڵانە ئەوە چەورییە سوپاس بۆ تۆ خوایە کە من ئەو بەڵایانەم نییە بە ئارەزووی خۆم دەتوانم لەسەر سفرەکە بخۆم سوپاسی هەموویان بکە ئەمە هەمووی سوپاسی خوای پەروەردگاری دەوێ بەڵێ خۆشەویستان جۆرێک لە میوانداری ئەوەیە ئەگەر کەسانێک ئاوارە بوون ڕوویان لە وڵاتی تۆ کرد بەتایبەت ئەگەر لەسەر دینداری ئاوارە بووبوون یان لە دەست حاکمێکی ستەمکار ڕایان کردبوو ڕویان تێکردی ڕویان کردە وڵاتەکەت زۆر مەردایەتیە و مسلمانیەتیە خزمەتیان بکەیت ئێمە لە پێشوازی ساڵی هەزار و چوار سەد و سی و چوار ی کۆچیداین، لە دووەم ڕۆژی مانگی پیرۆزی موحەڕەمی ساڵی نوێی کۆچیداین. گەورەترین میوانداری کرا. لە باسی هیجرەتا باس باسی میواندارییە، موناسەبەتەکە لەگەڵ وتارەکەی ئێمەدا یەک دەگرێتەوە. باسی میواندارییەکی بێ وێنە لە مێژووی مرۆڤایەتیدا. کاتێک کە خەڵکی مەککە بە دەستی خاڵییەوە لە ماڵی خۆیان بە دزییەوە و بە شەو ڕۆیشتن بەرەو مەدینە، خەڵکی مەدینە باوەشیان بۆ گرتنەوە، خانوویان لەگەڵ لەت کردن، دوو هۆدە خانووی هەبوو، کابرا دەیگوت با ئەم خانووم بۆ برایەکی مەککەییم بێ، بۆ موهاجیرێک بێ. باخ و ڕەز و باخاتیان لەگەڵ بەش کردن، دەیگوت ئەم باخەی من نیوەی بۆ تۆ وەرە کاری تیا بکە و نیوەشی بۆ خۆم بەرهەمەکەی هەردووکمان بە شەریکی دەخۆین. لە بازاڕدا جێگایان بۆ کردنەوە ئیگوت ئەم دوکانە وەرە نیوەی بەیەکەوە کەسابەتی لەسەر دەکەین من دوو دوکانم هەیە با یەکیان بۆ تۆ بێ من لە دوو بازاڕ ئیش دەکەم با یەکیان بۆ تۆ بێ بەم شێوەیە گەیشتە ئەو حاڵەتەی کاتێ یەکە لە سەحابە وەکو سەعدی کوڕی ڕەبیع بە عەبدوڕەحمانی کوڕی عەو دەفەرمێ عەبدوڕەحمان سەحابەیەکی گەنجە میوانی ماڵی ئەوە لەگەڵ ئەوە بووەتە برای ئاینی پێغەمبەری خوا صلی کردوونی بە برا ڕۆژێ بانجی دەکا و دەفەرمێ ئەی عەبدوڕەحمان من بەڵام عەبدولڕەحمان لەو مەرتل فەرمووی یاڕەبی خوا بەسەر بەرەکەت ماڵ و خێزانتا بڕێژێ قەسەم بەخوا ئەو خێزانانەت وا ئەزانم خوشکی دایک و باوکی خۆمن جا چۆن ئینسان تەماح دەکاتە خوشکی والله ئەو ماڵت وازان هەمووی هی خۆمە بەس یەک یارمەتیم لە تۆ دەوێ ڕێگەی بازاڕم نیشاندە و تۆزێ دەزمایم دەیە تاق لەسەر قاچی خۆم دەوەستم و تۆزێ مەعامەلە دەکەم ئیتر هیچی ترم لە تۆ ناوێ خۆم مەردی مەیدانم بەس ئەوە شارەزای بازاڕ نیم و هیچ دەزمایەکم نییە ئەویش پارەی خستە بەردەستی و خستیە بازاڕەوە سبحان اللە عەبدوڕەحمان بوو بە یەکێ لە هەرە دەوڵەمەندەکان لە هەرە دەوڵەمەندە بەناوبانگەکانی شاری مەدینە ئەویش بە نێتی خۆی خوا بەسەری ئەڕشت ئەویش نەبووە میوانێکی با قورس بڵێ بە فرسەتی ئەزانم ماڵەکەتم لەگەڵا لەتکە ئەها ئەوەش میوانیش دەبێ ئاوا بێ چاوی لەو لوتف و مەرحەبەتەوە بێ بەڵام بار نەبێ بڵێ وەرە ڕێگای کەسابەتم نیشان دەم منیش بە دەستەکانی خۆم بژیم ئالێردا ڕوونکردنەوەیەک پێویستە کە پلەی ئیثارە ئیثار ئەوەیە تۆ لە باشترین شتەکانی خۆت ببەخشی بە بەرامبەرەکە لە پێناوی خوای پەروەردگارە ئیثار سێ جۆری هەیە یەکەمیان مەمنوعە قەدەغەکراوە بۆ نموونە کەسێک لە بیابانێکایە لە دەشتێکایە لە بناری شاخێکایە دەستنوێژی نییە بەڵام کوندەیەک ئاوی پێیە دەبەیەک ئاوی پێیە ئاوەکە خۆل لە ماڵەوە بردووتە و هی تۆیە برایەکی مسلمانیشت بە هەمان شێوە وەختی نوێ شاتۆ ئەویش دەستنوێژی نییە بەس ئەو ئاوی پێ نییە بەڕێزان لە شەرع حەرامە بڵێ فەزڵی تۆ ئەدەم بەسەر خۆما وەرە ئاوەکە تۆ دەستنوێژی پێ هەڵگرە من بۆ خۆم تەیەموم دەکەم ئاوەکە هی خۆتە واجبە خۆت دەستنوێژی پێ هەڵگری ئەو تەیەموم بکە کە خاوەن ئاو نییە هەل لە شەرعە ئەمە مەمنوعە بڵێ فەزڵی تۆ تۆ ئاوەکە بەکار بێنە من قەی ناکە نا ئەمە عیبادەتە تۆ لە پێشتری لەو ئەبێ ئاوەکە بۆ خۆت بەکار بێنی دووەمیان مەکروهە شتێکی خراپە عولەما بە پەسندیان نەزانیوە ئەویش وەکۆی لە صەفی یەکەمی جەماعەتا وەستاوی نزیکی لە ئیمامەوە لە لای ڕاستی کەسێک هاتوە ئاوڕ دەدەی ئەوانە سەیەکی فڵان کەسی لێیە ناشەرعیە بڵێی فەزڵی تۆ ئەدەم بەسەر خۆما من دێمە دواوە تۆ وەرە شوێنەکەم علەمای شەرع دەفەرمون مەگەر باوکت بێ ئەو کەسە ئاوڕت دایەوە باوکت لە دواوەیە نەوەک باوکم دڵی گەر بگرێ بڵێ ڕۆڵەکەم حسابی بۆ نەکردم و ڕێزی بۆ دانەنام لەبەر دڵی باوکت دروستە بچیەوە بۆ دواینا بۆ کەس شوێنی خۆت چۆڵ مەکە ئەوە فەزڵێکە خوا بە تۆی بەخشیوە ئەمە بۆ قیامەتت قازانجە ئەمە سەفی یەکەمی نوێژە زۆری فەرقە لەگەڵ سەفی دووەما مەیبەخشە بە کەسی تر بەڵام جۆری سێیەم کە موستەحەبە و سوننەتە ئەوەیە سەیرەکەی لە شوێنەکە دانیشتووی دوو پارچە خواردن داندراوە یەکیان پارچە گۆشتێکی بەلەزەتتر و چاکترە بڵێ تۆ ئەوەیان بخۆ من قەینا خراپەکەیان دەخۆم دوو نانن یەکیان برژاوتر و جوانترە تۆ ئەمەیان بخۆ ئەمە سوننەتە میوانت هاتووە دوو بەتانیت هەیە با چاکەکە بە تۆ ئابدرێ با من خراپەکەم پێوە بێ با دۆشەکە باشەکە بۆ تۆ ڕابخرێ ئەمە ئیثارە ئەمە ئەو پەڕی پلەی بەخشینە دوو هۆدە خانم هەیە ئاوارە بۆ هاتووەتە لام تۆ لە هۆدە باشەکانە دانیشە من لە خراپەکانە دەبم ئەمەیان دروستە، بەڵام بەداخەوەم، لەگەڵ حورمەتم بۆ ڕووی جەنابتان و هەموو بیسەران و بینەرانی ئەم وتارانە ئەوەیە، ئێمە ئەمڕۆ سەیرەکەی لە سەفی نوێژا خەڵک بە زۆر نایەتە سەفی یەکەمەوە حەزی لە سەفی دووەمە، ئەڵێت فەرموو قوربان جەنابت فەرموو، نەخێر ئەمەیان نا، باوەڕتان بێت پێی خۆشە ئەو دەست نوێژ بکرێت تۆ تەیەموم بکەی، بەڵام بۆ کولێرە و نانەکە لەگەڵ نییە. لەو خانووی کە حەزیان لێ بوو، لەو خواردنەی کە خۆیان پێیان خۆش بوو، لەو جلوبەرگەی کە هەیان بوو چاکەکەیان لەبەر خۆیان دادەنا و دەیاندا بە برا بنکەیەکانیان. بەڕاستی ئەوە فەزڵێکی زۆر گەورەیە کەسێک کە ئاوارە بوو ڕووی تێ کردی حورمەتی بگری. وە پاشان واجبی حکومەت و سەرکردەیە ڕێزی ئەو میوانانە بگرێ. ئەمە لە ئیسلاما تۆمار کراوە کە دێنە وڵاتەکەیەوە. کاتی خۆی ڕێزی هاووڵاتیانی ئەوی گرتووە و پەنای داون و حورمەتی گرتوون و ڕێزی لێگرتوون لە وڵاتی خۆیدا بۆ نموونە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم چەند سەحابەیەکی ناردن دوو جار هیجرەتی حەبەشەیان کرد لە مەککەوە ناردنی بۆ وڵاتی حەبەشە پیاوێکی نەسرانی لێ بوو گاور بوو بەڵام زۆر پاشایەکی دادگەر بوو ناوی نەجاشی بوو زۆر بە ڕێز و حورمەتەوە پێشوازی لە یارانی پێغەمبەر صلی الله علیه و کرد و شوێن و ڕێگای بۆ دابین کردن تەنانەت وەفدی قوڕەیش کە جەنابتان بیستوتانە چوو عەمری کوڕی عاص جوابی نەدایەوە و دیاریەکانی وەرنەگرت و ئەم پەناهەندانەی تەسلیم نەکردەوە بە خەڵکی مەککە دوای چەند ساڵ کە پێغمبەری خوا ساسم دەسەڵاتی پەیدا کرد حکومەتی مەدەنی مەدینە دروست بوو وەفدێک لە وڵاتی حەبەشەوە هاتن هاتنەوە بۆ شارەکەی پیامبەر صلی اللە علیە و سلم پێغەمبەری خوا دەفەرمێت زۆر ڕێزی لێگرتن لم یمکن احدا یخدمهم غیره قبوڵی نەکرد کەس خزمەتیان بکا بە دەستی خۆی نەبێ ئایان گوت ئاو خۆی دەچوو ئاوی بۆ دێنان ڕاخەری بۆ ڕادەخستن پەلاماری نانی ئەدا سفرەی بۆ ڕادەخستن ئایان گوت ئەی پێغەمبەری خوا سەحابەکان دەیان فەرموو خۆمان خەجاڵەتین دەتخوا جەنابت دانیشە ئێمە با خزمەت بکەین فەرمووی ئینهم کانوا لأصحابنا مکرمین ئەم پیاوانە و خەڵکی ئەم وڵاتی حەبەشەیە کاتی خۆی چەند ساڵ لەمەوبەر ڕێزی سەحابەکانی منیان گرتووە پەنایان داون میوانداریان لێکردوون و انا اريد ان اكافئهم على ذلك دەمەوێت بەدەستی خۆم پاداشتیان بکەم و ڕێزیان لێ بگرم هێندم پێخۆشە ڕێزیان لێ بگرمەوە چونکە کاتی خۆی ئەوان ڕێزی هاوەڵانی منیان گرتووە لەبەرئەوە سەرکردەی وڵات، حیزبی وڵات، حاکمی وڵات، ئەبێ هەر هاوڵاتیەکی لە هەر وڵاتێکا ڕێزی لێ گیرا ئەگەر وەفدی ئەو شوێنە هات بە دەستی خۆی خزمەتی بکا مکافەئەی ئەوەی کە ئە تۆش ڕێزی هاوڵاتیەکەی منت گرتووە بۆی میوان و میوانداری لەسەر ئاستی نێودەوڵەتیشدا ڕێزی خۆی هەبێ. لە مەردایەتی موسڵمانێتیە هەر کەس هاتە ماڵەکەتەوە پەنای بۆ هێنای ڕوحی لە مەترسیا بوو بە شێوازێک کە لە تواناتدایە ڕوحی ئەو ئینسانە ڕزگارکا سپاس بۆ خوای پەروەردگار میلەتی ئێمە میلەتی کوردی ئێمە مەردی مەیدان بوو لە ساڵانی خەبات و شۆڕش دژی دیکتاتۆریەت و بەعسی ڕووخاودا چەند جار هێزی ڕێخستنی ناوشار و پێشمەرگە و ئەملاولا خەڵکی فیرار داماو سەری بە ماڵیا کردووە کابرا ڕوح و گیانی لە مەترسیا بووە کەچی پەنای داوە وتوێتی مەردایەتی نیە من تەسلیمی کەم پەنای داوە ڕێزی گرتووە ڕوحی خۆی خسۆتە مەترسیەوە چونکە ئەم پیاوە پەنای بۆ ماڵەکەی هێناوە بابەتێکم لەم ڕۆژانە خوێندەوە ئەڵێ یەکێک لە شۆڕشگێڕانی فەلستینی کە دژی ڕژێمی ئیسرائیلی خەبات دەکەن لە وڵاتی داگیرکراوی خۆیاندا ستەمیان لێ دەکرێ ئەم لاوە شۆڕشگێڕە شەوێک بەر مەفرەزەکانی ئیسرائیلی دەکەوێ و ڕادەکا ڕادەکا و لەو کاتە کۆڵان بە کۆڵان شوێنی دەکەون لە کۆڵانەکە بە حاڵ ئەبینێت دەرگایەک باش جون نەکراوە دانەخراوە پەلاماری دا دەرگاکە دەکرێتەوە لە تاوی ڕوحی خۆی ناپرسێ ئەمە چێە و ماڵی چێە خۆیە کا بە ماڵە کابراڵە بووە شپرزەی کوڕی گەنج نایناسێ بەس دەزانێ مش مسلمان و فەلستینی و هاوڵاتی خۆیەتی ئەڵێ ئیسرائیلیەکان بە نێتی کوشتن بە دوومەوەن کۆڵان و کۆڵان ڕانیا ڕاویان ناوم و ئەم دەرگای ئێوەم بەر چاو کەوت. کابرا ئەڵێ جا وەڵڵای لەم دوو سێ ژوورە لە کوێ بتشارمەوە؟ لەو کاتە دەنگی سارەکە گاتە بەر دەرگا. وەکوو ئیستیخباراتەکانی قەدیم کە بەسەر ماڵاندا دادا. بە بێ گومان ئەگەر بیدۆزنەوە ئەوانیشی لەگەڵ ڕاپێچ دەکەن. لەم کاتە کابرا ئەڵێ خوایە ڕووحی ئەم گەنجە لە ماڵی منە لە مەترسیدایە. ئەڵێ بڕۆ ئەو حەمامەوە. بە تەقە تەق لە دەرگا دەڵێ جا کێیتی ئەڵێ کچەکەم وا خۆیش وا لە حەمامەکە بڕۆ خێرا حەمامەکەوە لە پەنای کچەکەما کچەکە بە ڕووتی لە حەمامە بەڵام ئێستا ناموس و ڕوح بەرامبەر یەکن با ڕوحی ئەم ئینسانە بپارێزرێ ئەگەر لەسەر حسابی کەرامەت و ڕێزی کچەکەشم بێ هیچ شارێک نەماوە دێنە ژوورەوە خێرا کچەکەش دەرگا دەکاتەوە دەیخاتە ئەو دیوەوە هەموو ماڵەکە دەپشکنن دەڵێن یەقینمان هەبوو هاتان ماڵەوە ئەڵێ بگەڕێن کاکە بێمنەت بگەڕێن هەموو شتەکان سەروبن دەکەن سەربان ئەم دیواودی و نادۆزرێتەوە ئەڵێن ئەی ئەو حەمامە ئەڵێ وەڵا کچەکەم خۆیە شووە حەتتا دەرگای حەمامەکە لار دەکەنەوە سەیرکەن کچێک لەشی بە ڕووتی دەرەکەوێ دەگەڕێنەوە یەقینا نێ کەسی تری تێدا نییە لەوە چێ بە سەربانا خۆی فڕێدا بێتە ماڵی شتر دەڕۆن بۆ گەڕەکی ئەو دیو کوڕی گەنجیش دێتە دەرەوە کابرا لە ئەمانەتێکە بەڕێی دەکا ئەم کوڕە گەنجە دەچێتەوە ماڵەوەڵە باوەگیان واللهی من کەسێکی دیندار و خواناسم من لە کارێکی شۆڕشگێڕانەدا بووم لە دیفاع لە وڵات و دین و موقەدەساتی میللەتەکەم، ئەم ماڵەش مەردی وام تا ئێستا نەدیوە، منی نەناسیاوی کردە لای کچەکەی لە حەمامە بۆی ڕوحم پارێزراو بێ و دەرگای هەبوو، چونکە ڕووم کردە ماڵەکەی نەدەکرا دەستم بەڕۆوە نێ و تەسلیمم کا یان بڵێ حەقم نیە بەسەرتەوە، باوەجان با بچینە خوازبێنی کچی ئەو ماڵە و حەیفە من ئەو ماڵەم لەدەست چێ. ئەوانیش دەچن و کە ئەوانیش ئەم ماڵە هەڵدەسەنگێنن ماڵێکی بەڕەوشت و ئەخلاق ناوی خوای لێ دێن و ئەم کوڕکچە لە یەک مارە دەکەن بەڵام ئا برایەکی نووسەر کە ئەم بابەتەی نووسی بوو تعلیقێکی جوانی لەسەردا بوو وتی بە ئیزنی خوا ئەگەر شۆڕشگێڕانی ئەو وڵاتە بگەن بە مافی ڕەوای میللەتەکەی خۆیان و سەربەرزی و ئازادی بەجێبێنن تۆ بڵێ ئەم لاوە شۆڕشگێڕە کەڵکەڵەی مەسئولیەت و کار بەدەستیشەوە نابێتە وەزیرێک نابێتە پایەدارێک نابێتە پەرلەمانتارێک تۆ بڵێ ڕۆژێک ژن بەسەر ئەم ژنە نەهێنێ کە بەو هەموو شەرافەتەوە دەستی کەوتووە تۆ بڵێ ڕۆژێ ئەم ماڵە و کەسوکار و فەقیرانی ئەم ماڵە بناسێتەوە کە بڵێم من ڕۆژێک پەنادرام لەو ماڵەدا ئەوەیان گرنگە چونکە هەموو ڕۆژێ هێزی شۆڕش گەر سەردەکەوێت زەمەنێ هەر سەردەکەوێت بەڵام گرنگ ئەوەیە ئەوەی لەبیر بێ خۆزگە شۆڕشگێڕانی وڵاتی ئێمەش کە کام لادێ هەبوو کام شار و هاوڵاتی نەبوو دەرگای بۆ هێزەکان کراوە نەبێ کابرا ڕوح و ماڵی دەکەوتە مەترسیەوە خۆزگە وەفادار بوونە بەرامبەر بەو قاپیکردنەوەیان بەرامبەر بەوەی کەوا لەگەڵ کچی خۆیاندا چەند پێشمەرگە لەناو عایلەی خەڵکا خەوتووە خۆزگە تەماحیان نەکردایە ناموسیان خۆزگە کە ئێستا خەڵک دەچووە دایرەکانە گاڵتەیان بە خەڵکی لادێ و شار و شارۆچکەکان نەکردایە بیان وتایە من هاتمە ماڵەکەت سفرەکەت لەگەڵا ڕاخستم عایلەکەت لەگەڵا خەواندم چونکە لێم ئەمین بوو بێ کوڕی میللەتەکە دەزانیم وەفاداریەکە شەرتە هەندێکی تر لە ئەتەکێت و ئادابی میوانداری لەم جمعەیە شاباز دەکەین انشاءاللە یەکەم سەردان و میوانداری و تێکەڵاوی خۆشە بەڵام ئاگادار بە لەسەر قەدر و حرمەتن نەبێ بۆ نموونە چوویتە ماڵێک ئەبێت دڵنیابی خاوەن ماڵ لانیکەم بە قەدەر تۆ بەو میوانداریە خۆشحاڵە وە ئەبێت زیاتریش خۆشحاڵ بێت ئەگەر زانیت بە میوانداریت خۆشحاڵ نییە هیچ زەرور نییە هاتوچۆی بکەیت دەتوانی بە سەلامێکی سەر ڕێگا بە تەلەفۆنێک بە هەواڵپرسی موناسەبەتێک کیفایەت بکەی و هەموو ڕۆژێ میوانی نەبی نابێ شوێن میوانی خەڵک کەوی بە تایبەت تۆ دەعوەت نەکرابووی حیسابی پێشترت بۆ نەکرابوو بەڕێزان ئەمە دینە ئەمە وەکو جمعە و جەماعەت وایە ئیسلام ئا ئەمەشی تێدایە کەسێک نانی ئامادە کردو بۆ کۆمەڵە خەڵک بە شخصی بە تۆی نەوتوە لە مزگەوتا فەرمووی لێ کردی بەڕێزەکەم لەگەڵ یا مەڕۆوە ئەگەر مەبەستی بوایە ڕۆژی پێشتریش بە تۆی دەوت لەبەر قەدر و حورمەتی خۆی و ئاداب و دەستوری کۆمەڵایەتی کوردەواری ئەڵێ جەناب فەرموو جەنابیشت وەرەوە بڵێ وەڵا کاکە من نایەمەوە میوانم هەیە ئەمە درۆ نییە ئیش و کارێکم هەیە وەلحاسڵ خۆت بدزەوە چونکە لەوانەیە ئەم تەنها نانی ئەو کۆمەڵە خەڵکەی وەک پێویست ئامادە کردبێ لەوانەیە ئیشێکی تایبەتیان هەبێ لەوانەیە مناسبەتێک هەبووبێ خۆ شەرنە هەمووی بۆ تۆ هەڵڕێژن ئەمە لە حەدیسی پێغەمبەرە صلی الله عليه وسلم لە بوخاری و مسلمە هاتووە پیاوێک عەرزی پێغەمبەری خوای کرد صلی اللە علیه و سلم ئەی پێغەمبەری خوا ڕۆژی فڵانە ژەمی ئەوەندە خۆت و چوار هاوڵی بەڕێزت هەڵبژێرە کێ لەگەڵتا هات من لە خزمەتتام و میوانداریکی جەنابت دەکەم و بەرەکەتی ڕوو لە ماڵمان کە خۆشەویست قبوڵی کرد چوار سەحابەی هەڵبژار کە لەگەڵیا بڕۆن لە مزگەوت نوێژیان کرد و خۆشەویستان بەرەو ماڵی فڵانکەس بەڕێکەوتن کابرایەک شوێنیان کەوت فتبعهم رجل لە فەرموودەکە فەرمێش کابرایەک کە خوڵق نەکرابوو لەو چوار کەسە نەبوو کە پێغەمبەر صلی دیاری کرد و خۆی شوێن میوانەکان کەوت فلما بلغ الباب کاتی گەیشتە بە دەرگا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی ان هذا تبعنا کابرا دە دەرگایان دا و دەرگا کرایەوە فەرموو ئەی پێغەمبەری خوا تشریف بێنە ژوورێ پێغەمبەر نەچۆ ژوورەوە فەرمووی ئا ئەم پیاوە ان هذا اسم اشاره هذا ئاوا پەنجەی خستە سەر ئا ئەم فڵان کەسە تبعنا شوێنمان کەوتووە تۆ وتت چوار کەس ئەو چوارە عایدی منن بەڵام ئەوە شوێنمان کەوتووە یانی هەتا نابێت لە حاڵەتێکا چونکە ئەبینی ئەم نانە بۆ ئەوەندە خەڵکە حازر کراوە یان ئەو جێگا و ڕێگایە یان ئەو مەجلیسە یان ئەو مناسەبەتە پەیوەندی بە تۆوە نییە لە خۆ خۆت لاکێش مەکە لەگەڵ میوانی خەڵکە ئیسلام وای فەرمووە بۆیان هەیە لە بەر دەرگا بتگێڕنەوە بڵێ کاکە گیان تۆ مەیە ژوورەوە ئەگەر موسڵمانیش بی نابێ عاجز بی چونکە خەتاکە لە خۆتەوەیە دووەم ئاگادار بە میوانداریش کۆمەڵە حاڵەت هەیە دەبێ ئاگامان لێبێ لە سنوور نەچینە دەرەوە باسی حاجەکانم کرد جومعەی ڕابردوو خوای گەوەرە بەخێر و خۆشی بەخێر بێنەوە دوعایان بۆ خۆشیان و بۆ خۆی ئێمەش قبوڵ بوو بێ بابەتی تەعزێشمان هەیە بەڕێزان تەعزێی ئێستا گەلێ قەڵەباڵغ بووە قەل لە تەعزێیە حەتا ئیمکانت بێ نان مەخۆ چونکە هەر تۆنی هەر دەمی وانی کابرا نەهاتووە بە دەیانی وەک تۆ هەیە لانی کەم تۆ ئەگەر هیچ بارسوکیەکت بۆ خاوەن تەعزێنیە مناڵم تەعزیەکە هەر مەچۆ دڵی پێت دەکرێتەوە بە خوێندنی چەند ئایەتێکی قورئان بە دوعایەکی خێر بۆ خۆت و بۆ مردوەکە و بۆ فڵان کەس کە خوا سەبوری بدا و دەورەیەکی قەڵەباڵغ بێت لە سنووری شەرع نەچێتە دەرەوە باشە بەڵام قەت دای مەکوتە بۆ نان خواردن لەوێ کابرا بیست کەسن وەختی نیوەڕۆ ئەچن و لێی داوکتن ئەڵا کاکە جانانی تەعزیە هەر ئامادە کراوە نێتی مەولودی لێ هاتووە برا کەی مەولود و خێر و خێرا لەگەڵ بابەتی بیدعەی سەیئەی تەعزیە وەکوو یەکە نەخێر حەد چی لێ هاتبێ ئێستا مەتعەم هەیە شار هەیە سارە هەیە یان وا مەچۆ کابرا ئیحراج کەی معقولە سەعات دوانزە گەیشتە ماڵی فڵان کەس ئەی تۆ خۆ ئەگەر سواڵیشت بۆ بکا بێ نانت بداتێ کوردەواری الحمدللە هەمووی خاوەن دەرکە وا مەڕۆ خۆت بخافڵێنە حەتا وەختێک کە دەچی وەختی نان خواردن نان هەڵگیراوێتە بۆ ئیش ئیحراج نەبێت تۆش عوزرت بەدەستەوەیە ئەڵێ ئێستا گەیشتوم نانم خواردووە لەبەرئەوە ئاگاداری باری تەعزیە بن ئەمڕۆ گەلێک قورسە بەخوا خەڵک هەیە قەسەم بەخوا بەێمەی وتووە وتوێتی دوو ساڵە برام مردووە هێشتا قەرزی تەعزیەکەمان بۆ نادرێتەوە کە کابرای کاکە نیەتی خۆ مەبە زۆر نییە ئەتە خەڵکی سوزانە حاڵی ئەوایە و کۆمەڵە خەڵک لێ کۆ دەبنەوە و هەفتەیەک سفرە هەڵناگیرێتەوە ئەمە تاوانە ئەمە داوەتکە داوەتکاریە حرامە لەسەر تەعزیە دووەم نەخۆش واللهی نەخۆشی وا هەیە پێویستی بە تەنهایی هەیە کە دکتۆری بەڕێزی پسپۆڕ پێی وت براکەم ئەم نەخۆشەی تۆ پێویستی بەوەی بە تەنیا بێ مێشکی سەریان عملیات کردو کاسەی سەریان هەڵگرتەوە دکتۆر ئەڵێن نابێت زەنگی موبایل و تەلەفیزۆنیشی گوێ لێ بێ ئەم خەڵکە پۆل پۆل جا کابرا نەک خۆی بابە ژنی بۆ چییە مناڵی بۆ چییە ئەم جەماعەتە ئەڕۆ و ئەو جەماعەتە دێ سەیەکەی ماڵ و مناڵیشی فەقیرە دەفەوتێن ئەمجا هەیە ئیلحاحیەکە ئاتخوا با دوو دەقە چاوم پێ بکەوێ کاکە گیان ئەو وتوێتی کەس چاوی پێی نەکەوێ باشە بە چاوپێکەوتنی تۆ چ سوودێک دەبینێ ئەگەر دۆستمی بەو دوعایە بە خێری کە بۆت کرد کیفایەتە یان جاری وایە ویستویانە مامۆستایەکی بەڕێز دکتۆرێکی موسڵمان نەخۆشەکەت لی پێیەکرێتەوە پێم خۆشە چاوم بە فڵان کەس بکەوێ باوەڕتان بێ من بینیومە قاپیەکە بە کۆڵەوە دەکا بەخوا منیش هەر دەبێ بچمە ژوورەوە قۆڵی لە گرن کاکە مەچە. نەبەخوا هەر ئەبێ بچم. توخوا ئەمە میوانداریە بەڕێزان یان میوانداری زەرور نیە کابرا هەڵامەتێکی گرتوە قنچکەیەک لە لا ڕوومەتی هاتوە ئاوایەکی کردوە بڵێ با بچین فڵان کەس لە جێیا کەوتوە ئەگەر ئەچین من چەند جار وتومە خۆزگا و دەستورە بۆ نەخۆش پەیا ببوویایە مڕاعاتمان بکردایە کە خەڵک کەسوکاری وتیان کاکە ئەم نەخۆشە پێی وتراوە کەس نەیبینێ وەڵاهی من لە ماڵی خۆمەوە یا ڕەبی خوا شیفای بدەی دایمە لە بیرت بێ دوعاکانی پاش ملا ئامینی بۆ دەکرێ لە ماڵی خۆتەوە کە کوتر کەس ئاگای لێ نیە یا ڕەبی خوا ڕەحم بەو نەخۆشە بکەی وەڵا مەلایکە لە پشت سەرتەوە دەڵێ یا ڕەبی خوا دوعاکەی گیراکەی یا ڕەبی خوا ئاگام نەک پیاوەش کە لەبەر خوا دوعا بۆ فڵان کەس دەکا نەخۆشە خوا شیفای ئەویش بدەی ئەها بۆ خۆشت و بۆ ئەویش گیرا دەبێ ئەگەر مسلمانیشی ئەمەندە کافیە خۆ ئەگەر زانیت مراجعەی هەیە و قەیچەکە داش دەنیشێ لە مەجلیسا کە چووی با بەدەستی خاڵی نەچین چەند نەخۆشەیەک یەکی یەک پێنج هەزاری دابنێن ئەو جەماعەتەیە چەند بڕۆکە کابرا محتاجەکەی دەفع دەبێ پارەی عملیات و دکتۆر و دەرمانەکەی دەفع دەبێ بەس بڕواتان بێت لە سەد کەس یەک کەس ئەو هەستەی نییە لەگەڵ حرمەتم بۆ جەنابتان هەمووی هەر دەڕوا قسە دەکا باسی سیاسەت و ئەم و ئەو ئەمریکا و فڵان و برا گیان ئەمە میوانداری نیە تخوا بە ئەو میواندارانە کەم کەینەوە کابرا بەشی خۆی خزم و کەسوکار و دراوسی هەیە ئیتر پێویستی بە من و بە تۆ نیە لەم لاولاوە سەری گران کەین سێم وەختی ئیمتیحانات ئێستا ئەم وەرزە ئێستا تەلەبەکان ئیمتیحانیانە تخوا گوناح نیە بچی لە ماڵان لێی داکوتی ئەو تەلەبە بەسە زمانانە فەقیرە هەر یەکە بە حاڵەتی خۆیەوە بە تەلەڤیزۆن بکوژێتەوە کەس دەنگ نەکا هەمووی سەعی هەیە بەیانی لە تاقیکردنەوە ئێ بابە تۆ لە پرسیار لە شەو نوێژ مەکە تۆ پرسیار لەو کە نازانی هەتا ئێستا لە دەرگادانی ماڵان چییە مەعقولە کە سەر هەڵدەبڕی وازانی ئەمە چییە لەسەر سەرمە سێ دەرگای بڕیوە هێندە بە بێچرکە هەستت پێ نەکردووە نا برای بەڕێزەکەم خوا دەفەرمێ قەت بەبێ لە دەرگادان نەچی ئەکە ئەم ئایەتە دابەزی بۆ کوێ بۆ ئەعراب بۆ خێمە کە دەرگای حەوشە هەر نەبوو ئەم مەدەنیەتی ئیسلامەدا هات ئەگەر خێمەش بەبێ تەقەی لێبێنی ئەمجا خێمەکە هەڵدەیتەوە ئەگە ئەیجە ئەم دەرگای حەوشە هەیە ئێستا دەرگای مەدخەل هەیە دەرگای ژوور هەیە نابێ دەرگای حەوشە بکەیتەوە حەتا ئەگە کرابەوە نابێ ئاوا لاری کەیتەوە سێ جار سێ جار بە قوەل لە دەرگادا ئەگە جەرەسی پێوە بوو سێ جار مەسافەی پێنج دەقە دوو دەقە بدە بە جەرەسەکە نەک دەست لەسەر جەرەسەکە دانێوت ئەڵێی بولبولە دەخوێنە تا نەیکەی بەداڵ دەستی لەسەر هەڵنەگری نا برایانی بەڕێزم ئەوەش نا تا جەڕەسەکە دەسووتێ سێ جار لە مەسافەی سێ چوار دەقەیە ئەگەر لە ماڵ بێ و مەجالی هەبێت یە دەرگا دەکاتەوە کە کەس نەبوو دیارە ئەو ماڵە لە ماڵ نین نابێ دەرگا بکەیتەوە بانی شتێکیان بدزێ بڵە فڵان کەس هاتە دەرەوە لە ماڵەکەم خۆت ناشیری مەکە ئەمە دینە وئین قیل لەکم ارجعوا فارجعوا ئەمجا کە لە دەرگادا لە لای دەرگاکەوە بوەستە نابێ ڕاستەوخۆ سنگی بە سنگتەوە بێەوەی کە دەرگا دەکاتەوە لە لای ڕاستەوە بوەستە بۆی کە پێشوازی بکا و بڵێ وەرە ژوورەوە سەلام کە ڕوخسەت خوازە ئەگە وتی بگەڕێوە قورئان دەفەرمێ ئەگە پێیان وتم بگەڕێوە ئێستا تاقەتی میوانداریم نییە مەجالم نییە ئیشم هەیە مەوعیدم هەیە زۆر بەدڵێکی فراوانە بڵێ ماڵت ئاوا بێ قەیچەکە جارێکە سەردانت دەکەم بەڵام ئێمە ئەمەمان قبوڵە ئایا کلتور زارە بەسەر دیندا لە بڕوادام بەڵێ با دین زاڵکەینەوە بەسەر کلتوردا بە تایبەت سەردەمی ئێستا ئەگەر دۆستی ڕاستەقینەت بێ مەجالی میوانداریتم نییە هیچ دڵیشت عاجز نەبێ منیش گا هاتم تۆ هەر ئاوا بە باوەڕتان بێ بۆ هەردووکمان ئەوە خۆشە چوارەم برادەرایەتی و میوانداریەتی مانای ئیستیغلال کردن نییە هە بۆ میوانی ماڵی خەڵک بووە وا فڵان کەس مەوعیدی هەیە هاتوون بە شوێنێ ئەڵە قوربان قەیچەکە تۆ بڕۆ ئێمە ماڵی خۆمانەوە دانیشتوین نەخێر کەعسە حەماوڕێش تۆ بۆ دائەنیشی تۆش بڕۆ با برای دینیشت بێ با کەسیشت بێ کە خاوەن ماڵڕۆی تۆش لەگەڵیا بڕۆ بڵێ من مەڵێ منیش دادەنیشم ئێ کێ لەگەڵ تۆ ئەدانیشی عایلەی ماڵ بێ لەگەڵ تا قسە بکا یان خاوەن ماڵ تەلەفۆنێکی بۆ کراوە بە هێواشی قسە دەکە یان دەڕواتە دەرەوە کە هاتەوە لێی مەپرسە ئەرەوە تەلەفۆنە چ بوو ئەوە خێر بوو ئەوە چێ بوو ئەو پەیوەندی بە تۆوە نیە ئەوە ئیستیغلالکردنی پێ دەڵێن لە لای برایەتی ئیمانیەوە کە دینیش برایەتیە نەک ئیستیغلالکردن پێنجەم داوای شت لە خاوەن ماڵ مەکە وەڵا ئەو کتێبە بۆ من باشە ئەو تەزبێحە بۆم باشە وەڵا ئەو هاندەر لە کوێ کڕیوە ئەمانە ئەگەر کابرا پێشکەشتی کا نابێ وەریگری وەڵا پێشکەشتی کا وەریگری حەرامە چونکە ئیستیغلالت کردووە چونکە غەصب الحیایە کابرا ناوێری مەکتەبەکە نیشانی هەموو خەڵک وەڵا ئەو کتێبە با وەڵا دوایی بۆ دێنمەوە بە عمری خۆی چاوت پێ ناکەوێتەوە یان کە بۆ دێنێتەوە نیو عمر دووی کردووە ئەمجا هێناوێتیەوە من خۆم دڵم نا باش بیکەمەوە بۆی پەڕەکانی نەبێ ئەو چای لەسەر خواردوەتەوە ژێر پیاڵەکە بنەکەی دیارە لەسەری یان وا گریساوی کردووە فیتەری پێوە کردووە ئەو کتێبە چۆن دەبێ وای لێ بکەی بڕۆ بیکڕە ئەگەر نیتە نەتەوێ ئەگەر دەتەوێ بڕۆ بە پارەی خۆت بیکڕە ئیستیغلالی وەزعی میوانداری مەکە چونکە میوانەکە لە ڕوودا دەمێنێ ئەوە داوای گوڵ دەکا داوای ئەم شتە دەکا ئەوە بۆ من باشە ئەوە بۆ ماڵ خاوەن ماڵیش بەڕێزەکەم باشە شەشەم لە جیاتی قسەی خۆش باسی خۆت و ماڵەکەت مەکە. ئای میوانداری جاران بەڕێزان چەند خۆش بوو کۆمەڵە ئازیزێک بەیەکەوە دانیشتن لە قورئان لە حەدیس لە بەسەرهاتی پیاو چاکان جاری وایە حیکایەتی کوردەواری دوو نوکتە و بەسەرهاتی خۆشیان دەڕازاندەوە ئەو میوانە کە دەڕۆی هەردوولا دڵیان دەگەشایەوە ئێستا لەگەڵ حورمەتم بۆ جەنابتان هیوا دەچێ بۆ میوانی بە خۆی و بە ژنەوە بۆ ئەوە چووە، کەوانتەرەکەمان بەوەندە کڕیوە و سەیارەکەم ئەوەندە گۆڕیوە و بە قیستی ئەوە فڵان شتمان هێناوە و ئەو کۆمپانیای ئەوە کراوەتەوە بۆ ئێوەش ناچن بە قیست تاقمێ قەنەفە بیانن حەتا هەڵدەستن باسی مۆبیلیات و ماڵ گۆڕین و کڕین و قیست و فڵان و فڵانە ئەوێ خۆی عەرز کا بەسەریا ئەو ئاڵتونانەم ئەوەندە کڕیوە و ئەوەندەم لە سەرماوە توخوا ئەو میوانداریە ئەوە ئەگەر یان خاوەن ماڵ گەر نیەتی حەسودیت پێ دەبا دڵی ناڕەحەت دەکەی یان ئاژاوە دەخەیە ماڵەکەیەوە کاکە گیان ئەو لەوانەیە سێ سەد چوار سەد هەزار معاشی داماوانەی هەیەمانە هەتا نانی هەیە ڕۆنی نییە کە ڕۆنی هەیە نانی نییە ئەتە قەنەفەی پەنجا وەرەقەی لە کوێ بێنە مانگی پێنج وەرەقە بە قیست بداتەوە ئەم هەموو معاشەکەی سێ وەرەقە نییە تۆ قیستی پێنج وەرەقەی نیشان دەدەی گوناهت دەگا جاری وایە ژنیش ئەمە نازانێ مناڵ و کچ نایزانێ ئەڵێ هەر ئەمانەوێ باوکە خێزانەکە قمبەلەیەک فڕێدرایە ناویانەوە بەم بەم میوانداریە باسی ئەوانە مەکە ئەو پەیوەندی بە خۆتەوەیە لێشی مەپرسە چەند جار بەڕێزان وتومانە ئەگەر میوانێک هات بۆ لای تۆ ئەگەر لەبەر حرمەتی تۆ هاتبێ قەسەم بەخوا لەسەر حەسیر دانیشێ وازە لەسەر فەرشی کاشان دانیشتووە ئەگە بۆ لای تۆش نەهاتبێ قەنەفەکان دوو دەفتەرت پێدابێ کە چوە دەرەوە هەر زەمت دەکا کە بۆ لای من هاتووی منت قبوڵە چ پەیوەندیت بە ماڵەکەمەوە هەیە چ پەیوەندیت بەوە هەیە باسی خۆت بۆ من بکەیت با وەکو قەدیم دوو قسەی خۆش دوو ئاەت و حەدیث دوو بەسەرهات و نوکتەی جوان لە سنووری شەرع بۆ یەکتر بگێڕینەوە ئەمجا میوانی کاربەدەست مەبە لە دایرە هیوا حێ ڕۆژ تا ئێوارە لەم دایرە بۆ ئەو دایرە چای بۆ بێن و فڵان کەس فەقیرە مڕاجعی هەیە لە دەرەوە براکەم دایرە شوێنی بەڕێکردنی ئیشی هاوڵاتیانە ئەگەر تۆ ڕاز دەکەی دۆستی دڵسۆستە و قەدی ماو قەدیم باب و باپیرن ناسی و لەگەڵ خۆی تێکەڵاویت هەیە لە دەرفەتێکە چاخواردنەوەیەک چۆ لە ماڵەوە بەڵام ئەوەش بڵێم تخوا ماڵی ئەوانی کە بەرپرسن لە هەر شوێنێکە لە بچووکەوە تا گەورە لە فەرمانگەیە ئیشی هەیە مەچۆ لە ماڵەوە پێی بڵێ باوەڕتان بێ کەسی زۆر بەڕێز و بە حرمەت لە لای من کە باسی میوانداریم کرد وتێتی مامۆستا من لەوانەیە تووشی گوناه بووبم من لە دایرەم تا سەعات دوو ئەوانە دواتر دێمەوە پێویستیم بە پشوێک هەیە منیش مناڵم هەیە ئیسراحەتم هەیە شەوی وایە سێ چوار کەس دێ دایکم بە سەری سپیەوە فەقێ دەنێرم بڵێ بڵێ لە ماڵ نییە موبایلم دادەخەم درۆ ئەکەم ئەمە بە درۆ حساب بڵێن چونکە مناڵەکانیش فێری درۆ دەبن بەڵام خەڵکەکەش گوناهبارە بابەت دایرەیە ئەمە نەک ماڵ ماڵ ماڵ شوێنی خۆی هەیە پێغەمبەر صلی فەرمووی میوانەکەت حەقی لەسەرتە نەفسی خۆت حەقی لەسەرتە وئن لأهلک علیک حقا ماڵ و منداڵیش حەقی لەسەرتە لەبەرئەوە نە میوان بە لە دایرەی خەڵکە ئەگەر هاوڵاتی ئیشێکت هەبوو وەکو هاوڵاتی کوڕە سەرەی خۆت بگرە مەچۆ لەسەر قەنەفە و کورسی چا بخۆیتەوە ئەمە زەرور نیە ئەمە واز لێ بێنن دوەمیشیان مەچۆ بۆ ماڵەوە بۆ لای چونکە کە چۆ ماڵەوە حەقی ماڵ و منداڵی لەسەرە حەقی نەفسی خۆی لەسەرە حەقی تەماشاکردن و مطالعەی خۆی لەسەرە با ئازاریان نەدەین ئەمە دینی خوایە و ڕێنمایی کردوین میوان ئەگەر ڕێکەوتە ماڵ و حاڵ و شارت واجبە میوانداری لێ بکرێ بەڵام بەداخەوەم لە زروفی ئەمڕۆدا ئێستا ئێمە بە تایبەت ئەهلی مزگەوت ئەوە کە دایمە مزگەوتین ئیحراج دەبین کەسێک دێ گەنجێکە جاری وایە پیرێکە دێن نەدی و نەناسی و خەڵکی ئەم شار و شارۆچکەش نییە جاری وایە خەڵکی وڵاتەکەش نییە ئەگەر نایبەیتەوە کەس نایباتەوە هەموومان غەمبارین ئەم غەریبە کەس نەیباتەوە خۆ بەخوا کەس چاوی لە پاروێنان نییە سوپاس بۆ ئەو خوایە خوا ئەو پاروانانەی داوە ئەگەر دەستی عەبد لێمان تێک نەدا کە بە دەستی عەبدیشی شەڵا نابڕدرێ ئا لێرەدا ئاماژەیەک بە یەک شت دەکەم خەریکە دەستێک کە دەڵێم یا ڕەبی خوایە یعنی بیست و نۆ ڕۆژ ئەو خەڵکە نان نەخوا بە هیچ شێوەیەک نابێ ئەوە قبوڵ بکرێ هیچ هاوڵاتیەک ئامادەیی تێدا نەبێ دوای خوا دەرگای ڕەحمەتی لێ کردوینەوە ئەم ئاردە بەلاشە لە هیچ وڵاتێک ئاوا نییە و قی خۆمانەوە بۆ خۆمانە کەس پارە قبوڵ نەکا ئەگەر ڕێکخراوی مەدەنی و دیموکراس خواز و ملت پەروەر هەن ئەوە لەسەر ئا ئەمە گەورەترین مزاهرات بۆ سەر حیزبەکان بکرایە بارەکاکانیان ڕەجم کرانایە بە هیچ شێوازێ نابێ ئەوە قبوڵ بکرێ کۆبۆنی خواردن لە وڵاتیان نەمێنێ بەڕێزان بەخوا ئا ئەوە بمێنە ئەوە پارۆ نان و غیرەتێکمان کە ماوە هی ئەو بایەعەیە کە ماوە بە هەموو خراپەکانەوە قبوڵمانە بەخوا ئەوە نەمێنە فەردەیەک ئار بە هەموو معاشەکە ناکڕی چونکە هەمویان شەریکە مەسول و شتەکانن هەمووی دەشارنەوە لەو فەقیر و هەژارە نەهێڵن بە هیچ شێوازێک قبوڵی پارە و شن نەکرێ ئەبێت لە هەموو شار و جادەکان بژیرێ ئەگەر بیانەوێ ئەو هەڵەیەمان بەرامبەر بکەن کۆبۆنی خۆراک بۆ بڕن ئەم هەژارە هاتووە خوا پاروێ نانی داوە لە خوا بەزێ بەکو عەزم کردن هەموو هەمانە بەڵام ناوێری بیبەیتەوە یاخوا سپێنە کابرای ئیرهابی دەرنەچێ کوتیان فڵان کەس تیرۆرست بووە حتا ئەڵێی من ئاگام لێ نییە کەوڵ دەبەنە دەباخانە ناو ناتۆرە دوا دەخەن نازانی شەو دزیل لێ نەکات تا بەیانێ بێ حەرەسیش بی یاخوا لە ماڵیشتان نەمرێ خۆ لە ڕووی قانونیەوە گەم مرد حتا کەشفی قانونی بۆ دەکەی بێت تۆ دوو مانگ لە ناو پۆلیسخانە ئەبی بەڕێزان ئەمە بە چی گرفتەکە چارەسەر دەکرێت ئەمە بە فەرموودەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی خەڵکی نائاگادار بن ئینسان کە مرد دەستی لەم دنیایە دەبڕێ ئللا لە کۆمەڵێ ڕێگەوە نەبێ وەکو ئاوی ڕەوان خێر و سەدەقە بەردەوام بۆ گۆڕەکەی دەڕوا بەردەوام خێرە دەڕوا جا خێرەکان زۆرن لە فەرموودەکە ئاماژەی بە یەشتێک کرد سەیری فەرموودەکەی پێم سەڵسەم کە دەفەرمێ ئەو مەسجدە بەنا کەسێک لە پێناوی ڕەزامەندی ئەڵڵادا دوور لە ناو و ناوبانگ و ڕووپامایی دنیا بەس بۆ خوا بە پارەی خۆی مزگەوتێکی بینا کرد هەتا ئەو مزگەوتە یەک نوێژی تیا بکرێ ئەو کەسە لە گۆڕەکەیا چاکەی بۆ دەچێت ئەفەرمێ دوای ئەوە ئەو بەیتەن لئیبنی سەبیلی بەنا کەسێک خانوویەک ماڵێک ژوورێک بۆ ڕێبواری ڕێگا و غەریب دروستکە سبحان اللە هەردووکیان بەنا مسجدا بنا بیت السبیل بنا هەردووکیان بە وشەی بەنا هاتوون بیناکردن یعنی ئەگەر کەسێک هەستا لە شارۆچکەیەکی ئاما لە دێیەکە لە شارێکە ژوورێکی کردەوە خانوێکی دروست کرد ڕاخەر و پێویستەکانی خەوتن و گەرما و سەرمای تیا دابین کرد بە قەدەر ئەو کەسە ئەجری هەیە کە ئەو مزگەوتی ماڵی خوای دروست کردووە سبحان اللە ئێمە ئا ئەمە خەڵک ڕادەکات تەعزێخانە دروست دەکا توخوا حەیف نییە پارە لە تەعزێخانەیا سەرف کەی تا کابرا زیندووە وریای بە قەت من بڕوام بە تەعزێخانە و تەعزێکاری و ڕووپامایی و لافیتە نووسینی حیزبەکان و ئەوانە نییە هەتا لە ژیاندایە ڕێزی بگرە جا من لە دوای مردن تەعزێم بۆ چییە عملەکانی خۆم ڕۆی بۆ قەبر و قیامەتی خۆم و دوو دوعای خێری موسڵمانێکی بە حەق ئەوەندە ئێمە ئەو هەموو پارە لە تەعزێخانە و لە هۆڵی بۆنە و فڵانە سەرف دەکەین کەس بیری نییە نە حکومەت نە ئەم میللەتە موسڵمانە بڵێ پێغەمبەرەکەم لەگەڵ مزگەوت مزگەوت بە تەنێش مزگەوتە ئەم دەنگمان تێکەڵاو دەبێت خەڵک بەس بۆ مزگەوت دروستکردن ئازایە ئەم بە ناوی عشیرەتی فلانەوە ئەو بە ناوی ڕئیس فلان کەسەوە ئەو بە ناوی شێخ فلان کەسەوە ئەو بە ناوی مەلا هەمووشی دڵنیا بن لە سەتا نەوەتی درۆ دەکەن ڕووپامایی دەکەن والله وای لێدێ عشیرەتی ئەم لە مزگەوتی فلان کەس جومعە ناکا ئەوە ئەوە تەفرەقەی دروست کرد ئەم مزگەوت لە پێناوی ئەو مزگەوتە ئەو لە ڕقی ئەو ئەی بۆ ناوی پێغەمبەر دەفەرمێ ئەو ژوورە بچکۆلەی بۆ میوانی دروست دەکەی کە غەریبێک ڕووی تێکا بەقەدەر ئەو مزگەوتە لای خوا ئەجرت هەیە ئەمە لە کوێ دروست کرێت لە تەنیش مرکزی شورتە لە تەنیش دایرەی ئاسایش بۆی هەم بیناکە بپارێزێ هەم میوانەکەش لە پەناو دەپارێزرێ کەس دروستە زەکاتی بدەیە کابرا هاتووە کاکە میوانم برا بەڕێزەکەم ئەوە ده هەزار حتا دروستە لە پارەی زەکات بیدەیتێ ئەوە ده هەزار بڕۆ بۆ خۆت تێر و پڕبخۆ ئەو بینایە شەیە نوێنی خاوێ من چەند جار پێشنیارم بۆ حکومەت کردووە لێرە بۆ ئیحراج نەبین سپینە پێم نەڵێی فڵان کەس ئەم میوانە ئیڕهابی و تیرۆرست بوو جا من چوزانم فڵان کەس عەرەبە کوردە تورکە فارسە ئێرانیە هاتووە برا ناکرێ خۆ لە ماڵ لەسەر جادە بخەوێ واجبی هەموو مسلمانانە بەخوا ناژێری ببیتە ماڵەکەتەوە ئەگەر ئەو بەیتە هەبێت کە پێغەمبەری مەدەنی پەروەر ئا ئەوە مەدەنیەتە ئەو زەمانە پێغەمبەر ئاماژەی بەوە کرد ناوێ ئیبن السەبیل ئەمە کوڕی ڕێیە ها ئیبن السەبیل کوڕی ڕێگا کوڕی شەی کاکە من تۆ ناناسم کوڕی ڕێگام ڕێبوارم ئەبێ ئەم ڕێبوارە شوێنی تایبەتی خۆی هەبێ بە تایبەت ئەگە وتێل نەبوو بەڵام کەس حەیفێ بۆ ئەم خێرانە تێدا نیە لە وڵاتی ئێمە نازانم بۆ ئەم دینە وەکو خۆی وەرناگرین کۆتایی وتارەکەم بەوە دێنین زۆر میوانداریمان کرد ئەی ئەو کەسەی کە زۆر میوانداری دەکەی دەوەرە میوانی ماڵی خواش بە وەرە ناوت بنووسە میوانی ئەو کەعبەی شەریف بە حاجی میوانی خوایە خۆ ئەگە دەستت بەوێ ڕاناگە لە هەموو ماڵێکا لە پەنا مزگەوتێکەیە دەوەرە ڕۆژی چەند جارێک سەر بە ماڵەکەی خواداکە مزگەوت بەیتی خوایە ماڵی خوایە هەر کەسێ هاتە ئەم مزگەوتەوە میوانی خوایە تۆ لە ماڵی خۆتا بەو زەعیفی خۆی میوانەکەی ئەبێ ڕێزی لێ بگرم ئەی ئەو خوایەی کە کەریمون کە سەخیترینی هەموو سەخیان هەبێ چۆن ڕێز لە میوانی خۆی بگرێ خوایە خۆم خستە ماڵەکەت دەلێم خۆش بە وەرە ڕۆژی چەند جاوەرە میوانی ماڵی خوا بە لە پەنا نوێژی عیشا بە پەنا مزگەوتەکە ڕۆ حەزی لە سەردانی ماڵی فڵان کەسە حەزی لە سەردانی ماڵی خوانێ بەداخەوە تێنەگەشتنە لە دین پاشانیش هەموومان لەم دنیایە میوانین بەخوا هەموومان میوانین چۆن لە ماڵێکە ڕۆژێ دوو ڕۆژ خۆشەویستی وردە وردا بێ بارگە و پێش بێچەوە هەر بڕۆیتەوە بۆ ماڵەکەی خۆت هەموومان بەڕە ئەو گۆڕستانە بەرەو ئەو قەبرە تاریکە بەڕێ دەکرێین ژن و پیاوەکان هەموومان لەلای یەکتر میوانین برا و خوشکەکان، خزم و کەسوکار، ئەهلی مزگەوت و ناسیاو و هاووڵاتییەکەم، هەموومان لەلای یەکتر میوانین، جا نازانین میوانییەکەی من، تۆ، ئەم دەقە، ئەم سەعاتە، ئەمڕۆ، بەیانی فڵان کەس کۆتایی پێ دێ. تا ئەم میوانییە لێک بڵاو نەبووین با ڕێزی یەکتر بگرین. بەخوا ئەم دونیایە میواندارییە. هەموومان میوانین لە ماڵەکەی خۆشماندا، چونکە ڕۆژێ بارگە و بنەت بۆ دەپێچنەوە، تەنها بەرگێکی سپی لەگەڵ خۆتا دەبەیت. بەڵێ تەنها بەرگێکی سپی بە دەستی خاڵی دەڕۆی ژیان چیە دە ناسراو و چوار ڕۆژ تەمەن پەڕەیەکت ڕەش کردەوە مەتاعێکت کۆ کردەوە کە گەورە بووی کە گەورەش بووی وەک منداڵی خانوچکەیەکت کردەوە لەم دەرەختی ژیانەدا چەند وەرزێکت لێ کردەوە و ئیتر تەواو سەهۆڵێک بووی وا دوا دڵۆپت بوو بە ئاو سەهۆڵێک بووی وا دوات ڵۆپت بوو بە ئاو کە کفن لە باڵا پێچراو گۆڕ هەڵکەندراو خرایتە ناو کۆ بوویەوە ڕەتی بڵاو دوێنێ هاتی ئەمڕۆ ڕۆیشتی خولیای خەون و ئاواتت بووی هەر نەگەیشتی هەر نەگەیشتی ڕوح مەلێک بوو فڕی و دەرچوو تەمەن شیر بوو لە پڕ هەڵچوو هەرچەند ژیان حەقیقەت بوو بەڵام بەخوا لە خەو دەچوو میوانێکەوە خەوێ سەرخەوێک دەشکێنین و هەمومان دەڕۆین ئای خۆش بە حاڵی ئەو میوانەی کە ڕۆی خەڵکەکە بۆی بە پەرۆشن بۆی دەگرین شوێنی چۆڵە لە کۆمەڵگادا نەک میوانێکی ڕەزا قورس بین لە ناو ماڵ و مناڵ لە ناو دەرودراوسێ لە ناو گەڕەک و مزگەوتە کە ڕۆشتی دەستێکی خاڵی نەعوذ بالله پەنا بەخوا نەفرەتی خەڵک بە شوێنتا خوایە ڕەحممان پێ بکەی ئەو ساتەوەختەی لە میوانی ئەم دنیا دەرەچین خوایە بە ڕووی سوورەوە ئەم دنیا بەجێ بێڵین خوایە بە ئیمانەوە دنیا بەجێ بێڵین خوایە ئەو ماڵە حەقیقەی کە بۆی دەچین پێش وەخت ئاوەدانمان کردبێتەوە خوایە قەبرەکەمان ئاوەدان بێتەوە قەبری ئیمانداران ئاوەدان بێ بە نووری تۆ بە ڕەحمەتی تۆ بە بەهەشت تۆزکەی تۆ یا ئەڕحەم الراحمین ڕۆژی دوعا قبوڵ بوونە دوعا بکەن بۆ ئەو نەخۆشانەی داوای دوعای خێریان لێکردون یا ڕەبی خوایە شیفای نەخۆشەکان بدەی یا ڕەبی خوایە شیفای نەخۆشەکان بدەی خوایە ئەوانەی غەمبارن خوایە غەم لە سەدڵ و دەروونیان هەڵگری یا ڕەبی خوایە ئەوەندەمان پێ بەخشی ئەگە میوانێک ڕووی کردە ماڵمان بەسەر بەرزی و بەدڵی فراوانەوە بەڕێ بکەین خوایە هەمومان هەموو مسلمانان هەموو وڵاتی مسلمانان و وڵاتی ئێمەش بەتایبەت لە نەبوونی لە وشکە ساڵی لە قات و خڕی پارێزی یا ئەرحەمە الراحمین یا ربی خوایە هەر کەسێ دەیەوێ قوت و نان و ئاردی ئەو میللەتە ببڕێ ئەو پەنجانەی وشک کەی ئەو دڵەی لە لێدان بخەی ئەو کورسیەی لە ژێرا هەڵتەکێنی لەبەر چاوی ئەو خەڵکە لای بەری هەر کەسێکیش دیفاع لە قوتی خەڵک لە ماڵی خەڵک